سوێند بە ئەستێرە لەو کاتەدا کە هەوا ینی کە دابەزی بۆچی بۆ ونبوون ینی ئیدا سەقەتە وەغابە هەوا سەقەتە وەغابە سوێن بە ئەستێرە کاتێکە ون دەبێت دیار نامێنێت ئەمە چ کاتێکە براکانم و هەروەکو لە وتمان، بۆ خوای پەروەردگار هەیە کە سوێند بە هەر شتێ بخوا لە مەخلوقاتی خۆی، بەڵام بۆ ئێمە سوێند بخۆین بە غەیری خۆی. و سوێندیش بە هەر شتێک بخوا ئیلا حیکمەتێکی تێدایە، بەڵام زۆر جار حیکمەتەکە بۆ ئێمە یا بۆ کەسانێک لە مسلمانان لە ئەهلی علم دەردەکەوێت هەندێک جار نایزانن نە گومڕا بوو و سەری لێ شێواوە لەو ئیدعایی کە ئێستا دەیکا کە دەڵێ من پێغەمبەری خوام کە دەڵێ من لەلایەن خواوە نێردراوم و هەڵبژێردراوم و پەیامێکم پێیە بۆ ئێوە خوا بە تەنها بپەرستن غەیری خوانە پەرستن لەو قسانەیدا بە هەڵە دانەچووە سەری لێ نەشێواوە وما غوا غوا یعنی لادان لە حەق عن قەست نەبە یەکەمیان ضلە لەگەڵ غەوا یەکەمیان عن جهل دومیان عن قەست نە لە نەزانینی تووشی سەر لە شێواوی بووە وەکو گاورەکان وەنا بەزانینەوەش لای داوە لە حەق چونکە کەسێک کە حەق نەزانێ و لە حەق لایدا پێی دەوترێت ضەلە فهو ضال ئەی کەسێک کە حەق بناسێت و لێشی لادا دەڵێن غەوا فهو غاوین ئەوەی کە لایدا لە حەق بەهۆی چیەوە بەهۆی یعنی ویستی خراپی خۆیەوە وما اعتقد باطلا قط نێرەدا کە هێناوێتی کەواتە پێغمبەری خوا عليه الصلاة والسلام نە ئەوەیە لە نەزانینەوە لە حەق لایدابێ نە لەوەیە لەبەر نیەت خراپی کاری بە حەق و بە ڕاستی نەکردبێت نەخێر هیچ یەکێک لەم دوو سیفەتەی کە لە جوولەکە و گاوردا لەودا نییە کاکە بەخوا من مەبەستم خوا بە هەر مەبەستت خوا بێت حەق ناناسیت یا هەندێک کەس حەق دەناسێ چاک بەڵام دانی پیانانێت و ئقراری پێ ناکات و لی لا دەدات ئەوەیان عن قەست قەستین سەیئ بە مەبەستێکی خراپ خی پەرۆدگار پێغەمبەرەکەی خۆی بە پاک ڕاگرت لە هەردوو نەخۆشیەکە لە هەردوو بەڵاکە کەواتە بە هیچ شێوازێک پێغمبەری خوا لە حەق لای نەدا و لەسەر حەق لەو قسانەی کە دەیکات بۆیە فەرمووی وەما ينطق عن الهوى و هەر لە هەوای نەفس بە ئارەزووی خۆی قسە ناکات پیامبەری خوا عليه الصلاة والسلام إن هو إلا وحي يوحى بەڵێ کەواتە بۆمان دەرکەوت ئەوانەی کە دەڵێن مشریکەکان کەیان دەیانوت ئەم یەقولونە تەقەوەلەه خۆی هەڵی بەستووە ئەم قسەیە و داوێتە لای خی پەرۆدگار وانە وما ينطق عن الهوى بە هەوای ئارزوی خۆی نایە قسە بکات و بڵێ وڵا خواوای فەرمووە ئەو بەڵکو لە خواوەیە ئەو قسانێکە دەیکات کێ بۆی هێنا فێری کرد ئەو فریشتەی کە زۆر بەهێز و بەتوانایە یعنی خاوەنی تواناکانە قووا جمعی قووەیە ینی خاوەنی توانا بەهێزەکان کە چێە کە جبریلە عليه السلام ئەو فێری کردووە بەڵام ئێستا بابزانین چۆن بوو ئەویش لە کوێی هێناوە دوو مڕەتیم فەستەوە دوو مڕە مڕە چەند مانایەکی هەیە براکانم یەکەمیان یعنی دوو مەمبەرین حەسەن ینی جبریل شکڵێکی و خیلقەتێکی جوانی هەیە کە خاوەنی خیلقەتێکی جوانە بنیەتێکی جوانە و هەروەها خاوەنی عقل و خاوەنی بەهۆی جبریلەوە لە ڕێگای جبریلەوە کە نارتی بۆ لای پێغمبەری خوا عليه سڵ سلام وەحی بۆ عبدەکەی خۆی نارد ما ئەوحا یعنی ئەو وەحیەی ئەو شتەی کە بۆی نارد لێرەدا مبهەمە زانایان دەفەرمونون ئەوە جاری یەکەمە کە پێغمبەری خوا عليه سڵ سلام جبریل ببێنێ ببینێت لەسەر زەوی لەسەر شێوازی ڕاستەقینەی خۆی وەحیەکەش کە بۆی نارد اقرأ باسم ربك الأعلى ئەوە ئەویان بەس تەنها ئیشتیهادێکە لە ئەهلی علمەوە یعنی سەرەتاکانی دابەزینی وەحی پێغمبەری خوا عليه الصلاة والسلام جبريلي نارد یەکسەر زانی ئەمە جبریلە و ئەوەی بە چاو دەیبینێت لە دڵیشدا قەناعەتی پێکرد کە چیەوە بەڵێ ئەوە جبریلە و خی گەورە نردوێتی وەحی بۆ هێناوە بۆچی وا دەفەرمێ ما کەدە بەل فعاد و ماڕە هەندێک جار ئینسان کە شتێک دەبینێت لە دڵی خۆیدا باوەڕی بەو شتە نیە نابێ ئەوە ڕاستی بێت دەبێ خەیاڵ بێت دەبێ خەون بێت دەبێ سحر بێت دەبێ شتێک بێت دڵەکەی بینراوە چاویەکەی خۆی بەڕاست دانانێت بەڵام لێرەدا ما کە دەبل فعاد و ماڕە یعنی دڵی پیامەری خوارێ سەڵات سلام ئەوەی بە درۆ دانەنا یا بە هەڵی دانەنا کە بە چاو پیامەری خوارێ ساسەڵم بە چاوی خۆی بینی یعنی ڕاستەقینەی پێغمبەری خوا فریشت مەلا جبریلی بینی و نەبێ خەون بووبێ و نەبێ خەیاڵ بووبێ و نەبێت یعنی شتێکی تر بووبێ لەو بابەتە ئابدەن بە چاوی خۆی بینی و بە دڵی خۆشی باوەڕی بەشتەکە کرد ئێستا نابێت مناقەشەی لەگەڵ بکرێت و و بەڕاست دانەنرێت ئەوەی کە بینی ڕاست ئەمە جاری یەکەمی بینینی پیامەری خوارێ ساوسەلم بۆ جبریل دوو جاری پێغمبەر پێغمبەر صلی الله علیه و سلم دوو جار جبریلی بینیەوە لەسەر شکلی خۆی بە حەقیقی جاریان لە ئەرز جاریان لە ئەسمان ئەوەی ئەرز کاتی بدایەتی وحی ئەوەی ئاسمان شەوی ئیسرا و معراج عند سدرة المنتهى ئەو جاریان لەکوێ بینی بالأفق الأعلى نەبوو لە ئاسوەیەکی بەرزی دنیاوە یعنی ئاسمانی دنیا نە ئەم جاریان عند سدرة المنتهى سدرة المنتهى سدرة درەختێکە براگیان یەعنی مونتەهای عیلمی خەڵق لەوێیە کۆتایی پێ دێ هەموو یەعنی ئەو پەڕی علم و زانستی خەڵک دەگاتە ئەوێ لەوێ زیاتر کەس ناتوانێت نە فریشتەکان نە پێغمبەری خواش عليه سڵا سلام لەوە زیاتر تێپەڕی نەکرد لەوێ چێ بینی جبریلی بینی عند سدرة المنتهى لای ئەو درەختی کۆتاییەوە یا نوری پەروەردگار دایپۆشی بوو یعنی ئەوەندە دەدرەوشایەوە جوان و ڕووناک بوو یاخود لە صحیحی مسلم داهاتوە فراش من ذهب هەموو گەڵا و لقەکانی درەختەکە بەچی بە پەپولەی ئاڵتونی پەپولەی زێڕ کە خوای گەورە لە ئاڵتون دروستی کردوون ئەو پەپولە جوانەی لەسەر بووە لەسەر چی لەسەر گەڵا و لق و پۆپەکانی ئەو درەختە حەمووی دەیبینی درەوشاوە و جوانە ئیدی یەغشە سیدڕەتە ما یەغشە کاتێکە ئەم درەختە ئەنی دای پۆشی بوو ئەو شتێک کە دای پۆشی بوو چی ئەم شتە وتمان فەراشون من دەهب بە پولەی ئاڵتونی دەبێت چ دیمەنێکی جوان بێت ئایەتە مەزنەکان من ئایاتی ڕەبیه الکوبری نیشانە و شتی سەیر و مەزنی بینی لەو شەوەدا بێگومان کۆمەڵە شت لە حەدیثی ئیسرا و معراج داهاتووە کە پێغمبەری خوا علیه الصلاة والسلام ئەو شەوە چی بینیوە هەمووی ئایاتی مەزن و گەورەیە ئەوە لێرە کۆتایی پێهات کە خی پەرۆدگار سوێندی خوارد کە محەممەد عليه الصلاة والسلام نە لە نەزانییەوە ئەم قسانە دەکات نە لە زۆرزانی و فێڵ و نیەت خراپیەوە هەروەکو چۆن لە کوردەواری خۆمان دەڵێت یان نەزانە یا زۆرزانە یا نەزانە یا زۆرزانە نەزانەوەیە کە لە جەه لەەوە شتێک دەکات زۆرزان لە فێڵەوە دەیکا فێڵ و حیلەیە و ناڕاستیەک دەکات بەڵام فێڵ دەکات هیچیان نەبوو ئەوی پێغمبەری خاڵی ساوسلام بەڵکو حەقێک بوو ئەو قسانەی کە دەیکرد حەق بوو وەحیەک بوو لەلایەن خواوە پەروەردگارمان بۆی نارد لە ڕێگای کێوە لە ڕێگای جبریلەوە عليه سڵاو سلام کە بۆی باسکردین خی گەورە دووجار پێغمبەری خوا عليه سڵاو سلام جبریلی بینیوە ئێستا پەروەردگارمان دێ بۆمان باسی ئەو بتانە دەکات ئەو پەرستراوە پوچەڵانە دەکات کە قوڕیشەکان دەیان پەرستن جگە لە ئەلله یعنی بۆ ئێوە کوڕ هەیە و کوڕان بۆ ئێوە بن و خی گەورەش کچی بۆ خۆی داناوە کە کچەکانیش چێن لا تو عزا و مەنات بن ئێوە بزانەوانە بەناتی خی پەرۆردگارن بێگومان یا ئالیهە و پەرستراون لەگەڵ خی پەروەردگاردا ئێوە ناوتان لێ ناون پەرستراو ئێوە واتان لێکردون خۆتان و باوک و باپیرانتان ئاوا ئەو وەصفەتان و ئەو ناوەتان پێبەخشیون سمەیتموها ئەنتم و ئاباوکم ما ئەنزل الله بها من سلطان خی گەورە هیچ بەڵگەیەکی بۆ ئەم بابەتەدا نەبەزاندووە کە بڵێت ئەمانەش لەگەڵ من قەیناکە بیان پەرستن هانایان بۆ بەرن عیبادەتیان بۆ بکەن بۆی ئەوان لە من نزیکتان بکەنەوە شەفاعتان بۆ بکەن لای من ئەبدەن هیچ سوڵتانێک هیچ دەلیلێک لەلایەن خواوە نهاتوە کەمانش ئالی هەد بن کەواتە یعنی دوو ڕێگا هەیە بۆ پەرستراودانان ڕێگایەکیان لەلایەن خواوەیە ئەوەیان نییە ڕێگای دووەمیان ئەوەیە کە خۆیان و هەر ئیشتیهادی خۆیان و عقلی پوچەڵی خۆیان و باوک و باپیرانیان بەچیان داناوە بەوەیان داناوە کە شایستەی ئەوەیە هانای بۆ ببرێ و داوای لێ بکرێ و لەگەڵ خوا بکرێ بە شەریک بۆی شەفاعەتی بۆ بکە لایخ ئەمەیانە ئێوە لەسەر ئەوەن کە ئەوەش طریقەیەکی ینی پوچەڵە ئینسان نابێت دین لە کەسانی نەزانی بت پەرستی شەخس پەرست و گۆڵ پەرست وەربگرێت دین دەبێت لە خواوە بێت من الله الرسالە پەیام دەبێت لە لایەن خواوە بخوای گەورە پێمان بفەرمێت ئاوا بکەن و ئاوا مەکەن کەواتە براکانم ئەوەی کە ئەم ڕۆژ دەبیندرێت جا چ ئەولیا بێت چ ئائمە بێت یا حوسین هاوار یا عباس هاوار یا فاطمەی زەهرا هاوار یا عبدالقادر هاوار یا کاک ئەحمەدی شێخ هاوار یا رسول الله هاوار ئەمە لە کوێوە هات ما انزل الله بها من سلطان خوای گەورە یەک بەڵگەشی نەناردۆتە خوارەوە کە بڵێ کەوتتان یا ئەلله ئەو جا بژڵن یا ڕسول الله کەوتتان یا ئەلله جا بژڵێن کاگە حمەدی شێخ هاوار شێخ عبدالقادر هاوار یا حسین هاوار یا عباس هاوار یەک بەڵگەش نییە باوک و باپیرانت نەیان دەخوێرد خوێند خوێندەواریان نەبوو تۆش ئەوڕۆ مەخوێنە ناکاکە چۆن دەبێت ئیجا باوکم باپیرم نەی خوێندە چۆن دەبێت من بە نەفامی بمێنمەوە لە عقیدەکەیدا دەیە بە نەفامی مێنێتەوە باوک و باپیری مقدسە چی و تۆ دەبێ وا بکە بڵکاتە تاوا لەمە دو طب مەخوێنە هەندەسە مەخوێنە علوم مەخوێنن هیچ شتێک مەخوێنن باوکو باپیرت خۆ نەیخوێندو کەی باوکی تۆ باپیری تۆ نەنکی تۆ کولیە طبی تەواو کردو نازانم هەندەسەی تەواو کردو پێویستیان نەبووە ناکاکە نیان زانیەوە فەقیرە ئەمڕۆ دەبێ ئێمە بزانین بەڵام لە دینەکە نا ئەوەی کە باوک و باپیر و توێتی بەلای و مقدسە هەرچەندە هەڵەش بێ پێچوانەی قورآانیش بێت ئەوەش تەوان فێڵی شەیتانە دەیکردون پەنا بەخوای گەورە ئی یتبعون الا الظن دەی با بزانین ئەمانە کە خۆیان و باوک و باپیرانیان لەسەر ئەم بیر و باوەڕە بوون لەلایەن خی پەروەردگارەوە بەڵگەیان بۆ نەهاتووە لەسەر ئەوە ئێبزانن ئەو بیر و باوەڕی خۆیان و باوک و باپیرانیان لە کوێ هێنا کە لە قورآانەوە نەهاتووە لە لایەن خواونیە ئی یتبعون الا الظن شوێن هیچ ناکەون ئیلا گومانی خراپی خۆیان نەبێت گومانی خراپی خۆیان بەخوا گومانی باشی خۆیان بەغیری خوا چۆن گومانی خراپ بەخوا گومانی خراپ بەخوا دەبا کە بێت و واستە پەیدا نەکەی خوارێت خۆش نابێت کە هانا بۆ غیری خوانە بەی خخوای گەورەیشت بۆ ناکە کە پشت بە غیری خوا نەبەستی خوای گەورە ئاگای لە تۆ نییە دەبێ غیری خوا بەخوا بڵێ ئەمە گومانی خراپ گومانی باشیش بە غیری خوا دەبرێ وان گومان وای ئێستا کە هاواری کردە شێخ ابو قادر ابو قادرەوە ئاگای لێتی و دەیبیستێ و لە زمانی حاڵیە و پێداویستەکەی بۆ بەرز دەکاتەوە لای خوا وەڵام و داواکاریەکەی بۆ جێبەجێ دەکا بۆی دێنێتەوە و ئەمە گومانێکی باشە کە لە شوێنی خۆی نییە ئەم گومانە وانیە کاکە گیان ئەمە گومانێکە بیر و باوەڕێکی زێدەڕەویە کە تۆ بەچێ هەتا بەغیری خۆ ئەوانە شایستەی ئەوە نین کەس شایستەی ئەوە نیە کە تۆ اعتقادت پێی بێت جگە لە ئەلله بۆیە ئەوان شوێن گومانی خۆیان کرد ئەوەتە حەدیثێکی مەوضوعی درۆینە هەیە لەوێ اعتقد احدكم بحجر لنفعه لو اعتقد احدكم بحجر لنفعه ئەگەر اعتقاد قەزیەکە دەڵێن اعتقادە تۆ اعتقاد بە بەردێکی بێ ئەو بەردە سوودت پێ دەگەێنێ بۆن من لە خۆتەوە بەردێک دیاریکە بڵێ ئەو بەردە لەوانەیە چاوەزارم لەسەر لابا بۆ نەخۆشی باشە بە خۆمی دابێنم بۆ ڕزق زۆر چاکە بیهێنەوە دەڵێ لە ماڵی خۆت داینی اعتقادت پێ بێ فعلەن ئەو بەردە دەبێتە سەبەبی ڕزق و بەرەکە دەبێتە سەبەبیەوەی چاوەزار نەبێت ئەمە گومانە هەمووی گومانی خەڵکە خرافاتە ئوشتانە ئی یتبعون الا الظن هەر ظنی خۆی بە ظنی خۆی پێی باشە و تاوە پێی بڵێ کاکە کوا بەڵگە نەباشە ئەخر چی باشە دلیل چییە هەر گومانی خۆی ئی یتبعون الا الظن وما تهوى الانفس ئەوەی کە نفسی خۆیان پێی باشە و بە چاچی دەزانێ یعنی ئیسحساناتی عقلی و نفسی خۆیان ئەوەی کە نفسی خۆی پێی خۆشە ئەوە شوێن ئەوە کەوتو نەفسیان حەزی لەیەکە ئاوا کڕنوش بەرن بۆ غەیری خوا هانا بەرن بۆ غەیری خوا حیوان سەر بڕن بۆ غەیری خوا تەوافکەن بە دەوری قبرێک و مردوویەکدا ئە خۆڵ و گڵی سەر قبرێک بێنەوە و پەڕۆی سەر قبرێک بێن لە خۆی باڵێن ئەوە ئەوە بە نەفسی خۆی بە عقلی خۆیان ئەوەیان پێ باشە وما تهوى الأنفس نفسي وان ئارەزوی لەو شتەی ئەو باش دەزانێت ولقد جاءهم من ربهم الهدى لکاتێکیشدا کە بەڕاستی لەلایەن پەروەردگارەوە چیان بۆ هاتووە لایەن پەروەردگاریانەوە هیدایەت و ڕێنمونیان بۆ هاتووە کە خوا بەتەنها بپەرسرێ بەتەنها هاواری کەینێ بەتەنها دین لەو وەرگین بەتەنها شوێن پێغمبەرەکەی ئەو کەوین عليه سڵات و سلام لەگەڵ خوا شەریک بۆ خوا دانەنین ئەو هیدایەت و ڕێنمایانیان بۆ هاتوو بەڵام گوێی پێنادەن دەست بە چیەوە دەگرن بە ظنونی خۆیان گومانی خۆیان و استحسانات و بە باشزانینی عقل و نفسی خۆیان ئەویان پێ باش ئەم للئینسانی ما تەمەنا بۆ ئایا یعنی ئینسان ئەوەی کە تەمەنای بکات بۆی هەیە یعنی ئەوان تەمەنای ئەویان دەکردکە مەنات و و لات و عزا و ئەوانە چیان بۆ بکەن وەد و سووا و یەغوت و یعوق و نەسر و ئەوانە شەفاعتیان بۆ بکەن لای خوا بەو ئومێدن بەو تەمەنایەن ئەمە دنیا وتە من باوکی تۆمە ئەی فاتمە ممتەلەکات چیم هەیە داوام لێ بکە دەتوانم بدەمێ ئەمما من لە قیامەتدا تۆ داوا لەم بکەی ئێستا و من لە قیامەت شتت بۆ بکەم شت بەدەست خخوایە بەدەست من نییە من هیچم پێ ناکرێت بەڵێ باوەڕمان بە شەفاعەتی پێغمبەری هەیە پێغمبەر هەیە عليه ساسەم پێ ئەو چاکانیش و پێغمبەرانی تریش بەڵام ئێستا بۆمان ڕوون دەکاتەوە کە گەورەترینی مەخلوقات کەم فریشتەکانن ئەوان ناتوانن بێ ئیزنی خوا شەفاعت کەن چ جای غەیری ئەوان پەروەردگار دەفەرمێ وكم من ملك في السماوات كم يعني كثيرا زۆرێک چەندان لە فریشتەکان لە ئاسمانەکان لا تغنی شەفاعتهم شەیئا شەفاعت و تکاکەیان هیچ سوودی نابێت بۆ ئەو کەسەی کە شەفاعەت بکا وەرە تۆ بۆ تێ شەفاعەت کەی وەیەڕدا ڕازیش بێ لەو کەسەی شەفاعەتی بۆ دەکرێت یعنی ڕازی بێ شەفاعەتی بۆ بکرێت وەلەو سنوورەشدا ئەوەندە شەفاعەتەکەی تۆ بەزەوەندە بێت کەوا تەشتەکە بەدەست خوایە جاکە فریشتەکان نەتوانن فریشتە فەرمی فی السماوات وكم من ملك في السماوات کەواتە ئەو فریشتانەی کە لە ئاسمانەکان و لە خوا نزیکن نەتوانن تکاکەیان هیچ سوودی نەبێت بەبێ ئیزنی خوای پەرۆردگار کەواتە چۆن ئەو بت و سەنەم و دار و بەرد و خۆڵ و نازام چییە و مردووە چۆن ئەوانە سوودیان دەبێت شەفاعەتیان سوودی دەبێت لای خوای پەرۆردگار بێگومان سوودی نابێت کەواتە لەم ئاەتەدا براکانم بۆمان دەرکەوت کە بەڵە شەفاعەت هەیە ئەگەر وانەبێت خۆ بە دەست خۆت نییە تۆ ئەمڕۆ بڵێ بەڵا خۆ قیامەتیش وەکو دنیاە لای خواش وەکو لای دەسەڵاتدارەکانە چۆن لە دنیادا من دەچم واستەیەک پەیدا دەکەم بۆ لای مەسئولێک ئێستاش لە دنیا واستەیەک پەیدا دەکەم بۆ خۆم لای خوا فریشتەکان هاناتان بۆ دێنم پیاو چاکان هاوارتان دەکەمێت پێغم بەران داواتان لێ دەکەم تکان بۆ بکەن و شەفاعەتم بۆ بکەن وانە برام ئەوە بە ئومنی خۆت نییە دەیانوت هؤلاء شفعاؤنا عند اللە ئەوانە شەفاعەتکارەکانمانن لای خوا تۆ خۆ دیاری دەکەی شەفاعەتکارتیان نا ئێوە دینی مشتکینە خوای گەورە بەمان باز دەکا بۆیە ئینسانی مسلمان نابێت لەسەر دینی مشتکین بێت نابێت تۆ خۆت بێ شەفاعەتکار دیاری کەیت شتیوان نابێت ئەوجا بچی ڕیشوەشی بۆ بەری حیوانێکی بۆ سەر بڕیت و پەنا بە خوای پەرۆردگار. کەواتە بینی حەق و باتڵ بینی شیرک و تەوحید چییە برا یعنی بینیان کەمە چۆن دەوترێ مویەکە تاڵە مویەکە ئەگەر کەسێک نەزانێت بەڵام ئینسان کە بزانێ چۆن ئەوە مەشریقە و ئەوە مەغریبە ئەوە ڕۆژەڵات و ئەو ڕۆژە بەلای کەسی تێگەیشتووە لە تەوحید شیرک و تەوحید ئەوەندە لێک دوورن بەڵام بەلای کەسی نەزان تەماشەتک ئێ با بەدی باوەڕمان بە شەفاعەت نەبێ بەڵێ باوەڕمان بە شەفاعەتە ئەی پێغەمبەر شەفاعەت ناکە بەڵێ شەفاعەتیش دەکا ئەی ڕۆژی قیامەت خەڵک ناچێ داوای لێ بکە بەڵێ ئەوەشیان نێ ئەی کەواتە دەڵێم یا ڕسوڵ الله شەفاعەتم بۆ بکە سێری کە دەڵێن وریابە لێرە بۆست کەواتە کە داوای لێ دەکەی ئێستا تۆ داوا لە پێغمبەر دەکەی لە پیاچاکە ئەو تووشی ئەو دینە بووی چیتە سەر ئەو دینەی کە مشتەکانی لەسەر بوو وریابە ئەوە مەک شەفاعەت هەمووی خوایە داوا لە خواب بکە ناڵێن پیامبەری خوا شەفاعت کار نییە ناڵێن ڕۆژی قیامەت شەفاعت ناکە ناڵێن ڕۆژی قیامەت مسلمانان ناچنە لای داوای لێ بکەن بەڵێ ئەوانە هەمووی هەیە بەس قیامەت کە تۆ زیندوی ئەو زیندووە نەک لە دنیادا تۆ داوا لە مردوو بکەیت پیامبەری خوا مردووە ئینەکەمەیت یا داوا لە فریشتەکان بکەی یا داوا لە پیاوچەکان تر بکەی شەفاعتمان بۆ بکەن بۆمان لە خوا پاڕێنەوە داواتان لێ دەکەین نە ئەوە دینی مشتیکەکانە دینی مسلمانان نییە